کە فەزڵ و ڕەحمەتی خوای پەروەردگاری تیا هاتۆتە خوارەوە، ڕەحمەتێک گەورەتر لە ڕەحمەتی ئەو باران و بەفرەی کە بۆمان باریەوە و سەر زەوی ئاوەدان کردەوە، سوپاسی خوای لەسەر دەکەین، ڕەحمەتێکی گەورەتر هەیە کە بۆ هەر ئێمە، بۆ ئەم ناوچەی ئێمە نا، هەر بۆ ئەم میللەتەی ئێمە نا، بۆ هەموو جیهانە کە ئەویش مانگی لەدایکبوونی پێغەمبەرە صلی اللە علیە وسلم ڕەحمەتێک بۆ هەموو عالەم بە نەسی قورئان وما ئەرسلناکە الا رحمة للعالمین لەبەرەوە لە چلەی زستانا ئێمە لە بەهاراین پێغەمبەر صلی اللە علیە وسلم مانگی لەدایکبوونی ناوی ڕەبیعە ڕەبیعی یەکەم بەهاری یەکەم بەهاری دڵەکان سبحان الله بەهار کەی جوانە بەهار سەرەتاکەی ئەگەر لە ڕەبیع الثانیە لە دایک بوویایە بەهار وەختی پیربوونی نێوەی دەکەوێتە هاوین و گەرما و ئەو خۆشیەی نامێنێ هەر مانگی لە دایک بوونەکەی بۆ خۆی بەرەکەتێکی تایبەتیە مانگی ڕەبیعی یەکەم مانگی بەهاری یەکەم کاتێک کە ناوی ڕسول الله دێ صلی الله علیه وسلم ئینسان دڵی دەگەشێتەوە ئینسان بەهاری تەمەنی دەبوژێتەوە جا ئەو خۆشەویستە هەر جارەی لە گۆشەیەکەوە ئەبێ ئینسان بۆی بچێ ناتوانی هیچ قەڵەمێک هیچ بیر و هۆشێک هیچ وتاربێژێک هیچ هۆنەرێک هیچ پەخشان نووس و شیعر نووسێک ناتوانێ بە یەک کەڕەت باسی هەمووی بکا ناکرێ ئەوەندە دەریایەکی فراوانە لەبەرەوە ئێمە لەم وتارەدا جمعەی ڕابردوو باسی زانستیمان کرد فەرموودە زانستیەکانی بە پشتیوانی خوای تاک و تەنها و بێ شەریک وباللە التوفیق لەم جومعەیەدا باسی گۆشەیەکی تر لە خۆشەوی لە گۆشەکانی ژیانی ئەو خۆشەویستە دەکەین کە باسی وشەی خۆشەویستیە چونکە ئێمە عادەتێکمان هەیە لەم مینبەرەوە بە فەزڵی خوا لەگەڵ ڕۆژگارا قسە دەکەین ئێمە ئەمڕۆ کە دەی مانگە بەرەو چواردەی دوو دەڕۆین لە چواردە ی دوودا موناسەبەتێکی جیهانی هەیە کە پێی دەڵێن ڕۆژی خۆ عاشقان، ڕۆژی ڤالانتاین. لە کوردستانیشا بەداخەوە هەرچی لەو سەری دونیا قسەیەک بکرێت لێرە خەڵک لاسای دەکاتەوە، حورمەتم هەیە بۆ جەنابتان و دوور لە ڕووی ئێوە، دوور لە ڕووی ئەهلی مزگەوت کە لەوانە دوورە، بەبێ ئەوەی بزانێ بە چ زوڕنایەک هەڵدەپەڕێ و بە چ ئاوازێک پێدەکەنێ. ڕۆژی عاشقان، ڕۆژی ڤالانتاین، ئێمە لە سیرەی پێغەمبەرەوە صلی اللە علیە و سلم باسی خۆشەویستی دەکەین چونکە لەلای ئێمەی موسڵمان خۆشەویستی نەک مەنع نییە وشەی خۆشەویستی ناسکتر لە پەڕەی گوڵ خۆشەویستی لای ئێمەی ئیماندار هەوێنی ژیانە بناغەی ئیمانە ئارامیە بۆ ئێش و ژان ڕۆشناییە بۆ شەوی تاریکستان بەڵام بەداخەوە چۆن گوڵی ناسک و بۆنخۆش ستەمی لێ دەکرێ جاری وا هەیە گوڵێکی بۆنخۆش و ناسک و جوان سەرنجڕاکێش کەسێک تەنها لەبەر ئارەزوویەکی کاتی خۆی پڕی پیا دەکا و دەیپڕوسکێنێ و بۆنێکی پێوە دەکا و فڕێ دەداتە ژێر پێ بەخوا خۆشەویستیش ئاوا ستەمی لێ دەکرێ ئەم وشە پیرۆزە ئەم وشە ڕێزدارە ئەم وشە بۆنخۆشە ئەم وشە دڵگەشێنەرەوەیە ئەم وشەی خۆشەویستێش بەداخەوە ئاوا ستەمی لێ دەکرێ بەڕێزان ستەمی لێ دەکرێ لەبەرەوەی کورت دەکرێتەوە حەموو خۆشەویستی تەنها لە نێوان ڕەگەزی نێر و مێدا لە نێوان ڕەگەزی نێر و مێشدا کورتتر دەکرێتەوە لە نێوان کوڕ و کچێکدا لەوەش کورتتر دەکرێتەوە ئەبێ پەیوەندیەکە ناشەرعی بێ بۆ زەواج نەبێ لە ئەوروپا عادەتێکیان هەیە بۆی فرێند و گەرڵ فرێند هەیە کچێک لە ماڵە دەڕاتە دەرەوە باوکی بڵێ لە کوێ بووی وەڵا لەگەڵ هاوڕێکەم بووم کوڕێکیش لەگەڵ هاوڕێ کچەکەی بووە لە کوردستانی خۆماندا ماوەیەک پێیان دەگوت کەپڵی هەیە یعنی ئەمە گاڵتەکردنە بە مرۆڤ گاڵتەکردنە بە جنسی بەرامبەر و ڕەگەزی بەرامبەر لەبەرەوە ئێمە وەکو مسلمان بە ضروری دەزانین لەسەر ئەم وشەی خۆشەویستێ بوەستین چونکە دینەکەمان هەمووی خۆشەویستیە سەرنج بدەن ئێمە یەکەمین خۆشەویستێک کە ئەبێ بۆ هەموو ئیماندارێک هەبێ خۆشەویستی پەروەردگارمانە والذین آمنوا اشد حبا للە قورئان هەمووی هەر باسی وشەی خۆشەویستیە قورئان بخوێنەوە باسی حبا للە حب یعنی خۆشەویستی ئیمانداران خوایان لە هەموو شتێک خۆشتر دەوێ ئێمە پەروەردگاری خۆمان لە هەموو شتێک خۆشتر دەوێت چونکە خۆشەویستی خوا وابوو رسول الله صلی الله عليه وسلم کە لە طائف دەریان کرد و وڵامیان نەدایەوە و مناڵ و هەرزەیان بە شوێن خست و بەردبارانیان کرد قاچ و قولی پیرۆزی خوێنی پێ هاتە خوارەوە ئەمە بۆ شخصیەتی ڕێزداری وەکو پێغەمبەر صلی الله علیه و سلم بەڕاستی مەئساتە بەڵام لەو کاتە پێغەمبەری خوا یەک دوعا دەکات دەفەرمێ إن لم يكن بك علي غضب فلا أبالي خوایە بەس تۆ لێم توڕە نەبی هیچ گوێی نادەمێ بەس تۆ لێم توڕە نەبی ئەم ئازارەم بەهۆی ئەوەوە نەبێ خوا نەکردە تۆ لێم عاجز بووبی و دڵت لێم ڕەنجابێ و ڕووت لێ وەرچەرخاندبم پەروەردگارم خوایە بەس تۆ لێم نەڕەنجێی هیچ چیترم بەلاوە گرنگ نییە ئەگەر دکتۆرێکی بەڕێز بەیانی هەستی لەخەو جەنابت هەر یەکێک لە ئێمە خوا پەنامان دا شەو خەوتوی چاوت ساغە ئام نمونەیە هەر یەکە لە ئاستی خۆمان تخوا با بیری لێ بکەینەوە شەو خەوتوی عیب نییە و هەردوو چاوت ڕووناکی ئەم دنیای پێ دەبینی بەیانی کە هەڵدەستی چاوت دەکەیەوە سبحان الله دنیای ڕووناک نابینی دنیا تاریکە چاوت ئەگڵۆفی ناکرێتەوە بۆت مەعلوم دەبێت ڕووناکی چاوەکان لەدەست داوە دنیا حەموو سەروەتی دنیات هەبێ واللە یەک ڕووناکی ئەو چا یەک چاون نایەنێ نەکە دووکیان لەو کاتەدا حەموو دنیات هەبێ دەیبەخشی بەس ڕووناکی چاوەکانت بۆ بگەڕێتەوە وایە یان نە بەڕێزان لەو کاتە هەمووی دەبەخشی ئەڵێ خوایە ئەمجارە دنیا بە چاوی ڕوون ببینمەوە لەو وەختە خەبەرت بدێنێ بڵێن ئەم چاوەی تۆ لە حیش شوێنێکی ئەم سەر زەوێدا عیلاجی نیە بەڵام دکتۆرێک هەیە بە بەلاش دێت چاوەکانیشت بە ئەمری خوای پەروەدگار و بە شیفای ڕەبانی ئیلاهی بە دەرمانێک عیلاجێک چارەسەر دەکا ئەو دەمارەی کەوا پەیوەندەکەی چاوتی لەگەڵ مێشکا پچڕیوە و ڕووناکیەکە ناداتەوە نابینێ ئەو دەمارە شارەزایی هەیە و چارەسەری دەکا پارەشت لێ ناستێنێ منەتیشت بەسەرا ناکا لە ماڵی خۆشتا ناچێ دەرەوە توخوا ئەگەر حەتا ماوی مەمنونی ئەو دکتۆرە نابی لە هەموو مەجلیسێک مەدحی ناکەی هەرچی ڕقی لێی بێ ڕقت لێی نییە قەت لە مەمنونی دەرەچی نەبەخوا ئەیەگە کەسێک ئەم دکتۆرەی لەبیر نەما جنێوی پێوت قسەی پێوت وەفادار نەبوو بۆی تخوا کەس ئامادەیە کچی خۆی بدا بەم پیاوە ئەڵێن ئەو وەفای بۆ ئەو دکتۆرە نەبوو کە بە بەلاش ڕووناکی چاوی بۆ گێڕایەوە چۆن وەفای بۆ کچەکەی من دەبێت ئامادەنی زەواجی لەگەڵا بکەی ئامادەنی کچەکە شووی پێ بکا باوکەکە براکە خوشکەکەی خۆ کچەکەی خۆی پێشکەش کا دەی خوای پەروەردگار واللە هەموو بەیانان ئەو ڕووناکی چاومان جارێکی کە دەداتەوە نابیستی زۆر جارم بیستووە دکتۆرەکانی چاو فەرمویانە نەخۆش هەبووە ئێوارە عیب لە چاویان نەبووە شەش لەسەر شەش بینیوێتی بەیانی هەستاوە کە خەبەریان کردێتەوە ڕووناکی چاوی لەدەستداوە پەنا بەخوا دەمارێک باریکتر لەوەی کە تۆ بیری لێ دەکەیتەوە. سەد و پەنجا هەزار دەمار لەو چاوەو بە مێشکەوە بەستراوە. یەک دانەیان خەلەلی لێ پەیدا ببێ ئیش ناکات چاوت. هەموو ڕۆژێ خوا ئەو ڕووناکیەت پێ دەبەخشێتەوە بە بێ پارە و پووڵ بە بێ ئەوەی منەتت بە سەرا بکا. جا توخوا یەکێ ئەو خالیقەی خۆی خۆش نەوێ. توخوا بێ وەفای بۆ کچێک ببێ. توخوا کچێک وەفای بۆ پەروەردگاری نەبێ ئەبێ وەفای بۆ کوڕێک بێ خۆشەویستی لەگەڵا بکا نە بەخوا لەبەرەوە خۆشەویستی یەکەمی ئێمە پەروەردگارمانە اللە سبحانه وتعالی خۆشەویستی دووەممان پێغەمبەرە صلی اللە علیه وسلم هەموو فەرموودەکان بخوێنە هەر خۆشەویستی باس دەکا لا یؤمن احدکم حتى اكون احب الیه احب ها باسی خۆشەویستیە وشەکە احب الیه من والده و ولده و الناس اجمعین هیچ کەس لە ئێوە ئیمانی تەواو نابێت تا منی خۆشتر نەوێ نەک هەر بەقەدەر ئەوە خۆشتری نەوێ لە باوکی لە مناڵەکانی لە هەموو خەڵکی سبحان الله من باوەڕتان بێ بەڕێزان چەند ساڵ بوو لە خزمەتی ئەو فەرموودەیەدا بووم زۆر شەرحی حەدیسیشم خوێندەوە دایمە لە مێشکی خۆما بیرم لەوە دەکردەوە ئەمو خوای پەروەردگار ئەبێ بۆ ئەو خۆشەویستە باسی سێ کەسی کرد بێ نافەرمێ دایک ها سەیریکە باسی باوک مناڵی جگەرگۆشەی خۆت هەموو خەڵکی باسی خۆشت ناکە دوێنە شەو کە لە خزمە ئەو فەرموودە زۆر ڕامام وتم یا ڕەبی خوای پەروەردگار من لەم فەرموودەیە تێبگەم بۆ ئەگەر یەکێ پرسیارم لێ بکە ئیحراج دەبم نازانم جواب دەمەوە سبحان اللە وەکو ئەوەی نورێک هاتە دڵمەوە نەگەوە بڵێ من نعوذ باللە نە کەرامەتمان هەیە و نەوە پیاوی چاکشین بەس بەرەکەتی ئەو فەرموودەیە هاتە خەیاڵمەوە کە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئاماژەی بەوە کردووە کە ئێمەی موسڵمان یەقینمان هەیە باوکمان کێیە چونکە کەس یەقین گومانی نابێت دایکت کێیە چونکە لە دامێنی دایکت دەکەوێت خوارەوە هیچ کەسێک نییە نەزانێت دایکی کێیە دایکەکە دیارە بەڵام پەنا بەخوا لەو ئەوروپایە زۆر کەس هەیە تەسکەرەی گەورە پیاوە سیاسەتمەدارە بازرگانی نێودەوڵەتیە زانایە تەسکەری بە ناوی دایکیەوەیەتی ناوی باوکی دیار نییە بۆ چونکە یەقینی هەیە کە ئەمە دایکێتی بەڵام دایکی ئەوەندەی زینا کردووە نازانێ باوکی ئەم نوتفەیە لە کوێیە چۆن لەگەڵ بێگانە ڕادەکشێ و جووت دەبێ؟ یەقینت هەیە کە ئەم ئەولادەش گەر گۆشەی خۆتەو خیانەتت پێ نەکراوە؟ وەڵڵە ئەگەر ئەم پێغەمبەرە نەبوایە قەسەم بەخوا وا دەشێوا ئەم مرۆڤایەتیە وا ڕەگەز تێک دەچوو نەکەس دەیزانی باوکی کێیە نەکەس دەیزانی کوڕەکە و کچەکە هی کێیە لە کێیە دەی تۆ دڵنیای حەمد و سەنا بەخوا ئەزانی چەند خۆشە بە دڵنیایەوە من کوڕی فڵان کەسم بە دڵنیاییەوە فڵان کچە فڵان کوڕە هی خۆمە و خەڵکیش خیانەتت لێ ناکات دەبێت خەڵکیشت خۆش بوێ بەڵام پێغەمبەر لەو خەڵکە خۆشەویستر چونکە پێغەمبەری خوا دەفەرمێ دەبێت ئەو خەڵکەت خۆش بوێ گومانی خراپ بە خەڵک مەبە ڕقت لێی نەبێ ئەها حەدیسەکە ئاوا دەفەرمێ جا کە تۆ باوکت دیار بوو دایکت بۆ خۆی دیارە بۆیە باسی نەکردووە ئەولادت دیار بوو بۆ خۆت دیاری کەواتە خێزانت پارێزراوە ئەوە شەرحی فەرموودەکەی خۆ ڕەسول اللە صلی اللە علیە وسلم بۆیە هەر کەسێ ئەو خۆشەویستەی خۆش نەوێ کەواتە خۆشەویستی لە دڵیا باری کردووە سێیەم خۆشەویستی بۆ خۆت دینی ئیسلام فێرمان دەکا ئەبێ خۆمان خۆش بوێ ئەبێ خۆت زۆر خۆش بوێ خۆتت خۆش بوێ بۆیە حەرامی کردو خۆت بکوژی ئەبێ خۆتت خۆش بوێ نابێ خۆت لەناو بەری ئەبێ ماڵەکەی خۆت سەروەت و سامانەکەی خۆتت خۆش بوێ بۆیە حرامی کردو قومار بکەی حرامی کردو زیادەڕەوی و ئیسراف بکەی ئەمە قورئان باسی کردووە ئەبێ عەقڵی خۆتت خۆش بوێ حرامی کردو عەرەق و تریاک بخۆی بۆی عەقڵت لەدەست نەدەی ئەبێ شەخسیەتی خۆتت خۆش بوێ کەسایەتی خۆتت خۆش بوێ وەکو مسلمان بۆیە حرامی کردو درۆ بکەی چونکە دوای پێی شەرمەزارەبی خۆتت خۆش دەوێ بۆیە عیبادەت دەکەی چونکە دەتەوێت جێگات بەهەشت بێ و لە جەهەنەم دوور بی ئەمە هەموو خۆشویستنی خۆمانە ئیسلام پێمان دەڵێ خۆتت خۆش بوێ چوارەم دایک و باوکت خۆش بوێ ئەو دایک و باوکەی کە هەچی ئەولادی نەبێ نازانێت دایک و باوک چ مشەقەتێکی بە ئەولادەوە چێشتووە ئەو گەنجە بەڕێزانی کە ئێستا زەواجیان نەکردو ئیشەڵا ڕۆژێک بە هاوسەری حەڵاڵی خۆیان شاد دەبن و خوا مناڵی ساڵحیان پێ دەبەخشێ باوەڕتان بە هیچیان ئێستا نازانن دایک و باوک چۆنە حەتا جەرگی خۆت نەبینی ئەوجا ئەزانی دایک و باوک چ مافێکی لەسەرتە کە ڕۆڵەی خۆتت بینی و ئازاری جەرگی خۆت ئەبینی لەبەرئەوە بێ کەسێ وەفای بۆ باوک و دایکی نەبێ بۆیە جارێکیان بەڕێزێک ئافرەتێک پرسیاری ئەوەی لێکردم وتی مامۆستا بۆ لە مەسەبی ئیمامی شافعیدا ئەبێ بە شەر گیراوە باوک لە مەجلیسی ژن مارەکردنا ئامادە بێ وتم لەبەرەوەی خۆشەویستی ئەم کچ و باوکە بە یەکەوە دەبەستێتەوە توخوا کچێک ئەوەندە ڕێز بۆ ئەو باوکەی دانەنێ ئامادە نەبێت لە مەجلیسی زەواجەکە ئەداینێ بڵێ هیچ کچێکە لەبەرئەوە هەر ڕێزی بۆ باوکەکەی خۆی نەبێ ئەبێ ئەم کوڕە شوومێرێکی بەو کچە بێ ئەمە مەعنای ئەوە نییە زەواجەکە دەست بەسەرا گیراوە ئەوە لەبەر ئەو خۆشەویستیەیە کە لە بەینی دایک و کچە لە بەینی باوک و کچ و کوڕا هەیە پێنجەم خۆشەویستی مناڵەکەت ئەبێ مناڵەکەت خۆش بوێ بەڵام توخوا خۆشەویستی باواتێ نەگەی مناڵەکەت بەس تێر و تەسەل بێ کام جلەی جوانە کام قۆندەرەی جوانە کام موبایلی زۆر گرانە بۆی بکڕی ئەمە بەشێکە لە خۆشەویستی خۆشەویستی هەرە گەورە ئەوەیە نەهێڵی مناڵەکەت بدزرێ مەبەستم ئەو دزیە نیە کە دەیفڕێن و بە چەند دەفتەر دۆلار پەنا بەخوا بە خەڵکی دەفرۆشنەوە ئەو جەریمە گەورە مناڵەکە لە ماڵتایە بەڵام دزراوە ئەزانن چۆن دزراوە دینەکەی لێ دزراوە ئەخلاقەکەی لێ دزراوە ڕەوشتە بەرزەکەی باب و باپیرانی لێ دزراوە بنەماڵەکەی کوێر کردەوە مناڵی وا هەیە یەک بنەماڵە ناشیرین دەکا پەنا بەخوا چونکە دزیان دزەکان دزیان لێت ئەخلاق نوێژ عیبادەت تاعەت هیچی نەما هەمووی باری کرد لەو ماڵەدا پەنا بەخوای گەورە جا لەو کاتەدا ئینسان بیر بکاتەوە موبایلێکت هەبێ ئەگەر ئەو موبایلە بایی چوار پێنج وەرەقە بێ موبایل هەیە بەڵێن بە چوار وەرەقەی و بە شەش وەرەقەی بەڵێن بە گرانتر ئەم موبایلە قەسەم بەخوا نایدەیتە دەست هەموو کەسێک کوڕە نایدەیتە دەست مناڵە بچووکەی خۆت ئەڵێم با گرانبەهایە خۆ بای بیست دۆلار نییە سەقەتیکە ئەی پارێزی زۆر بوریا دەبی لێت نەکەوێ بزر نەبێ ئەگەر سارە هەیە ئەڵێن بە چوار دەفتەر و شەش دەفتەرە ئەگەر ئەو سارە شەش دەفتەریەت پێ بێ بەڕێزان تخوا بیری لێ بکەوە وەڵا شەو ناهێڵی لەبەر دەرگاکەت ڕاوەستێ ئەیخەیتە گەراجەوە ئەگەر خۆت گەراجت نەبێ ئەیخەیتە ماڵە دراوسێکەتەوە ماڵە خزمێکەوە لەو سەر بەپێ دەگەڕێی و ئەڵێی ئەم سەیارەیە حەیفە بەهای شەش دەفتەر دۆلار بێ لەبەر سەر جادە داینەی بۆ چونکە ئەگەر ناحەزێک یەک شوختی تێ بکا پەنجا وەرەقە سەد وەرەقە پێ ئەشکێ بۆ ئەڵێی شوختێکی تێ دەبێ دەی توخوا حەیف نیە کچەکەتت بەقەدەر سەیارەکەت خۆش نەوێ بەقەدەر مادەیەک و ئالیەتێک حەیف نیە کچەکەت شوختی تێ بێ بە نامە و موبایلی خەڵک بە تەسویراتی خەڵک بە هاوڕێیەتی کوڕی چەواشەکار بیخەڵەتێنێ حەیفە ئەوەش ئەوە شوختی تێ بێ من ناڵێم سجنیکە من ناڵم بەندی کە دڵت پیس بێ چونکە ئەو کەسەی سەیارەکە دەخاتە گەراجەوە قاپیەکان توند دادەخا لەم دیویشەوە قفڵی لێدا ئەوە سەیارەکەی خۆی خۆش دەوێ بە ئیعتیباری ئێرانیان دەڵێن داشقە نیە لەسەر جادە فڕێی نادەم ئیعتیباری هەیە لەلام خۆشم دەوێ بۆیە لە گەراجایە ئەو مناڵەی کێ لێی دەپرسرێتەوە لەسەر جادە بەڕەڵا ناکرێت دایک و باوک خۆشی دەوێ خۆش ناوێ لێی بدزرن ناوێ شوختی تێبێ ئەبێ مناڵەکەت خۆش بێ بەڵام بەو خۆشویستنە کە باسی دەکەین خۆشەویستی نیشتیمانەکەت اللهم حبب الینا الایمان کحبنا لمکة ئەوەشت خۆشەویستی خوا کە چوو بۆ مەدینە ئەو هەموو پێشوازی کە لێی کرا فەرمووی خوایە دڵم ئارام ناگرێ خوایە غوربەتی زۆر ناخۆشە خوایە ئەم مەدینەیەمان لەلا خۆشەویست کە چۆن مەکەت کاتی خۆی لەلا خۆشەویست کردوین ها هەر باس باسی حبە باسی خۆشەویستیە بەڕێزان خۆشەویستی کە لە دڵمانە زۆر جار دەبیسترێ وەڵایی کچێک شووی کرد بە کوڕێک سێ چوار مناڵیش هەبوو کەچی کابرا بەجێ هێشت و ڕۆی بۆ خاریجا ئێستا مناڵەکانی یەری سەرگەردان بەسە زمان وەڵاهی ئافرەتێکی بەسە زمان لەسەر دوو مناڵ دانیشتووە خەڵک خێری پێ دەکا مناڵەکانی تەلەبەی زیرەکی مەکتەبن دکتۆرەیەک ماڵی ئاوا بێ هەموو مانجە کەفالەتێکی گەورەیان دەکا بۆی محتاج بە کەس نەبن دە ساڵە باوکیان بەجێ هێشتون لەو ئەوروپای تەلەفۆنیشی بۆ نەکردوون کە خاو ڕەفیقەکانی هاتوونەوە لەوێ ژنێکی ئەجنەبی هێناوە بۆ خۆی شوقەیەکی کڕیوە و ئەمانە هەر نازانێت لەون ژنی هەیە ئەولادی هەیە ئەڵێ جێی سەرسوڕمان وتم جێی سەرسوڕمان نییە چونکە ئەم وەختێ ئەم کوردستانە ئازیزەی لەبیر چۆوە کە شوێنی لەدایک بوونیەتی بیری لەوە نەکردەوە وڵاتێک و نیشتیمان و مەوتەنێکی هەیە زۆر ئاسایە منداڵەکانی خۆشی لەبیر بچنەوە بۆیە لە ئیسلامدا دەفەرمێن نیشتیمان خۆشەویستە لە دڵتا ئەوەی وەفای بۆ دایکی یەکەمی نەبێت کە خاکەکەیەتی وەفای بۆ دایکی دووەمیشی نابێت کە لێی لەدایک بووە ئەوەی وەفای بۆ دایکیشی نەبێ ئەبێ وەفای بۆ ژن و مناڵەکەی هەبێ بە بێگومان نایبێ ئەمانە هەموو زنجیرەیەکی تێکهەڵکێشن حەوتەم ئەبێ ئیماندارانت خۆش بوێ ئیمانداران خۆشەویستی خوا فەرمووی قەسەم بەو خوایە ڕوحی محەممەدی بەدەستە صلی اللە علیه وسلم ناچنە بەهەشت تا ئیماندار نەبن ئەوەی ئەهلی ئیمان نەبێت قاچی ناچێتە ئەودیو بەهەشتەوە دەرگای بەهەشتەوە ئیمانداریش نابن حتی تحابو حتی یەکترتان خۆشنەوێ ئەها باس باسی خۆشەویستیە تا یەکترتان خۆشنەوێ دەبێت چەند خۆشە تۆ کەسێکت خۆش بوێ بەس لەبەر خوا نەخزمتە نە ئیشت پێیەتی نە لە حیزبەکەدایە نە هاوبیرتە بەس ئیماندارە بەس لەبەر خوا خۆشت دەوێ بەداخەوە ئەو خۆشەویستیە کاڵ بۆوە لە نێوان ئێمەدا جاران خەڵک لەم دێیەوە دەچوو بۆ ئەو دێیە میوانداری کەسێکی دەکرد بەس لەبەر خوا دەچوو بەخوا هیچ ئیشێکی پێی نەبوو بەس لەبەر خوا بەبێ هیچ بەرژەوەندێک جا جاری وایە ژنێک پیاوێکی خۆش دەوێ پیاوێک ژنێکی خۆش دەوێ بەڵام خۆشەویستی جنسی نا خۆشەویستی ئەوە لە نێوان ئیمانداراندایە ئافرەتێک دەبینی زۆر بەڕێزە بۆ ماڵ و مێردەکەی زۆر کچەکانی بە جوانی پەروەردە کردوون زۆر کچە کوڕەکانی بە بە ڕێک و پێکی پەروەردە کردوون شێرە ژن هەیە لە ئەنفالەکانەوە مێردەکەی بێ سەروشوێنە کوڕەکانی ئەندازیارن دکتۆرن پارێزەرن کچەکانی محەجەبەو بە ئەخلاق و قورئان خوێنن ئەبێت تۆ وەکو پیاو ئەو شتە ئەو ژنەت خۆش بوێ بڵێی هەزار ڕەحمەت لە دایک و باوکت وەڵا لە خوشکی خۆم خۆشتر دەوێی چونکە تۆ بەرهەمی جوانت پێشکەش کرد کە ڕەفیقی تۆ سەرگەردان بوو هەندێکی بەڵام تۆ سەرگەردان نەبووی نەترازای حەزرەتی ئادەم باوەگەورەمان سەلامی خوای لەسەر بێت کە پێغەمبەری خوا بۆ یەکەم بەشەر و دروستکراوی مرۆڤ مرۆڤ بووە کە خوای پەروەردگار یەکەم مرۆڤ ئەوی دروست کردووە لە بەهەشتا بوو بەڕێزان کە وتت بەهەشت یەعنی هەرچی خۆشیە دێ بە خەیاڵتا لە هیچت کەم نییە لە داهاتووشا لە هیچت کەم نابێ ئێستا دایمەی وایە ترسی هەیە ئێستا زۆر دەوڵەمەندە هەموو شتێکی هەیە بەڵام ترسێک هەر لە دڵتا هەیە ئەڵێی نەوەک ڕۆژێ سەرمایەکەم لە دەست دەم نەوەک ماڵەکەم فەوتێ لە بەهەشتا ئەو خەمە نییە نە ئێستا خەمی هەیە نە لە داهاتووشا خەمت دەبێ چونکە حەسایتەوە ئادەم لە بەهەشتایە کەچی دڵی مرتاح نییە کاتێک کە لە خوا خەبەری دەبێتەوە خاتوو حەوا دایە حەوا لە تەنیشتەوەیەتی ئەم جاڵە ئۆخەی خوا ئیسراحەتم کرد بزربۆکەی خۆی دۆزیەوە لەتێک بوو لەتەکەی تریشی پێوە نووسا ئەم خۆشەویستێش واجبە هەبێ ئەم غەریزەیە خوا لە مرۆڤا خەڵقی کردووە پیاو بێ ئیحتیاج نیە لە ژن ژنیش بێ ئیحتیاج نیە لە پیاو ئەم دوو ڕەگەزی نێر و مێیە ئەبێ هەبن بەیەکەوە بۆی سەر زەوی ئاوەدان بێ و ئەم ڕەگەزی مرۆڤ تێ نەفەوتێ بەڵێ خۆشەویستان بەڵام ئەم دوو ڕەگەزە کە بەرامبەر یەک هەستیان دەجوڵێ دوو شت هەیە دکتۆر عەلی شەریعەتی لە کتێبی مجموع اللغات دا کە بە زمانی فارسی کاتی خۆی نووسیوێتی زۆر بیرمەندێکی گەورەیە دکتۆر عەلی شەریعەتی باسی ئەوە دەکا ئەڵێ عەشق جیاوازە لە خۆشەویستی بەڕاستی ڕاستی فەرمووە عەشق و خۆشەویستی دوو شتی لێک جیاوازن جا سەرنج بدەن عەشق جۆش و خرۆشێکیش بێ هۆشانەیە، بە بێ هۆشانە ئەو ئینسانە دەجوڵێ بۆ بەرامبەرەکەی، بەڵام خۆشەویستی بە بەرچاوڕوونی، بە پاکی، بە بێگەردی هەستەکەی دەجوڵێ بۆ بەرامبەری. دووەم، عەشق لە غەریزەوە هەڵدەقوڵێ، بەڵام خۆشەویستی لە ڕوحەوە سەرچاوە دەگرێ. سێیەم، لە عەشقا ئەو ئینسانە بەس بیر لە خۆی دەکاتەوە، بگا بە بەرامبەرەکەی بەوەی خۆی تێرکا، بۆیە زۆر جار دەبینی کاتێک کە کچێک ئامادە نابێت شوو بە کوڕێک بکا، بە حیساب کوڕەکە خۆشی دەوێت، ئەو کوڕە حەیای ئەو کچە دەبا، حەیای خۆی و بنەماڵەکەی دەبا، ئەها بەس بیر لە خۆی دەکاتەوە. بەڵام لە خۆشەویستیدا بە پێچەوانەوە، ئەم کوڕە یان ئەم کچە کە بەرامبەرەکەی خۆش دەوێت، بە ڕاستی خۆشی دەوێت، حەتتا ئەگەر بۆ یەکیش نەبوون ئامادە نییە وشەیەکی ناشرین بدرکێنێت، بنەماڵەکەی خۆی خۆشدەوێ، شەخسیەتی خۆی خۆشدەوێ، بنەماڵەکەی ماڵی کچەکەی خۆشدەوێ، هاوڵاتیەکەی خۆشدەوێ، نایەوێ فیتنەیی بەرپاببێ، ها خۆشەویستی وایە زۆر کەس بە ئاواتەوە بۆ کچێکی بۆ ببێ، بەڵام کە نەبووە کەتمی کردووە، لە سینەی خۆیا دفنی کردووە، چونکە واقیعەن ئەو کچەی خۆشویستووە، نەیهێشتووە ئابڕووی بەرێ، چونکە زۆر شتی تریشی لەگەڵا خۆشدەویست، لە عەشقا شێتی هەیە، بەڵام لە خۆشەویستیا پەرێشانی هەیە، پێنجەم لە عەشقا گەڕانە بە دوای چێژ وەرگرتنە لە جنسی بەرامبەر، بەڵام لە خۆشەویستیدا گەڕانە بە دوای سوکنا و مەئوایەکە، بە دوای سوکنایەک و مەئوایەکە بە لە خۆشەویستان. بۆیە ئەوانەی بە پەیوەندی عەشق بەیەکەوە پەیوەستن، داوێن پیسی لە نێوانیاندا ڕوودەدا، دەستیان بە دەستی یەک دەکەوێت، ماچکردن ڕوودەدات، پەنا بەخوا زۆر جار زینا پێش هاوسەرایەتی ڕوویداوە. زۆر جار ئێمە دەپرسن لێمان باشە فڵان کەس و فڵان کەس زەواجیان کرد خۆ چوار ساڵ دۆستی یەک بوون چوار ساڵ هاوڕێ و خۆشەویستی یەک بوون کەچی هەر کە یەک مانگە لایەتی کەوتنە تەقە و تەڵاقەوە واللەی هەیە دەستگیرانیەتی ئەڵە حەوت ساڵە بەیەکەوەن پەیوەندیان هەیە کەچی کەمارەی کرد بوو بە دەستگیرانی تەڵاقی ئەداتەوە ئەمجا حەڵاڵێتی نایەوێ ئەمە هۆکەی چیە ئەمە خۆشەویستی نەبوە لە نێوانداندا ئەمە عەشق هەبوو عەشقەکەش هیوایەتی تێربوونی جنسە مانگێک دوو مانگ ساڵێک بەیەکەوە بوون جنسەکەیان لە یەک تێربوو ئیتر خۆشەویستیەکە پوکایەوە بۆیە دەبینی دوای حەوت ساڵ و چوار ساڵ و دە ساڵ خۆشەویستی کوڕ و کچەکانی ئەمڕۆ لە یەک دەترازێن چونکە پەیوەندیەکەی پێشوویان عەشق بووە نەک خۆشەویستی جا جێی داخە ئەڵێ ڕۆژی عاشقان بە بێ ئاگا لەوەی عەشق فاشلە بەڵام خۆشەویستی بەقای هەیە لەبەرئەوەی ئەوەی لە ڕۆژی عاشقانە دەکوترێ بەس بۆ تێرکردنی جنسی بەرامبەرەکانە ئەویش بە ناشەرعی بەڵام ئەوەی کەوا لەسەر بناغەی خۆشەویستی مانع نیە لە ئیسلامدا کوڕێک کچێک هەڵدەبژێرێ بۆ هاوسەرایەتی ژیانی ئەوەندە بە پاکی خۆشی دەوێ نەزەری حەرامیشی لێ ناکا دەستی ڕۆژێ بە دەستی نەکەوتووە دەست نوێژی لێی نەشکاوە لەگەڵیا نەچووە بە سەفەر و سیاحەتێک نەی خەڵەتاندووە بە موبایلیش قسەی لەگەڵ ناکا ئەڵێ با ئەو حورمەتە بمێنێ بەڵام ئەگەر خوا بە نسیبی کا من و تۆ زەواجێکی پاک و خاوێن دەکەین دێم دەستی باوکت ماچ دەکەم لەو دیو دەرگاوە خیانەتت لێ ناکەم لە دەرگاوە دوو پیاوی مەعقوڵ دێم و دەستی باوکت ماچ دەکەم لەگەڵ مامۆستایەکی ئاینیا و مارەت دەکەم و ئەمجار دەبەمە ماڵی خۆت ئەوە وەکو چی وایە ئەم خۆشەویستی ئەمە بناغەی دەبێت قەت ئەم ژن و پیاوە لێک نادرازێن چونکە وەکو زەویەک بیهێنە بەر چاوت کە پارچە زەویەکە بۆ خانوو دەیکڕی ئەمە زەویەکان داناوە خۆشەویستیەکە کە بوون بە هاوسەر هەر ڕۆژە بلۆکێک دێنن دایدەنێن حەتا دەبێتە خانوو قورئان دەفەرمێت لتسکنو الیها زەواج سوکنایە بە خانوو ناوی دەبا یەعنی ئەمان زەویەکەیە ئەم خۆشەویستیە با زەویەکە هەبێ بەڵام دوای زەواج هەوج ڕۆژە خشتێکی لێدانەیە حەتا خانوەکە تەواو دەبێ و بیناکە تەواو دەبێ سبحان اللە ئەو کاتە ڕەمزی خۆشەویستی پێغەمبەری خوا دەبێت صلی اللە علیه وسلم خۆشەویستی خوا دەچینە خزمەتی و لە مانجی مەولوداین لە خزمەتی دوور ناکەوینەوە ئەو خۆشەویستە دەفەرمێ کاتێک کە تەمەنی بیست و پێنج ساڵ بوو، خاتوو خەدیجە پێشنیاری کرد کە شووی پێ بکا. گەنجان خۆشەویستی لەوەیە لێک دەدەنەوە کچێک هەتا بڵێی جوان بێ، لە خۆی کەمەنی تەمەنی کەمتر بێ، ناسک و نازدار بێ، خاوەن پلە و پایە بێ، دەوڵەمەند بێ، کچی فڵان بێ، ئەمە خۆشەویستی بێ. بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم بە پێچەوانەوە لەگەڵ ئافرەتێکا بوو بە خۆشەویست کە پانزە ساڵ لە خۆی گەورەتر بوو. توخوا کام گەنج ئامادەیە زەواج لەگەڵ ئافرەتێکا بکا پانزە ساڵ لە خۆی گەورەتر بێ؟ زەواج لەگەڵ خاتوو خەدیجە پانزە ساڵە خۆی گەورەترە کچە نەوەڵا کچ نیە دوو جاری تریش پێشتر شووی کردووە دوو مێردی تری کردووە مێردەکانی وەفاتیان کردووە پێغەمبەری خوا صلی سەلم ئەوەندە خۆشەویستەکەی بەهێز بوو لەگەڵ خاتوو خەدیجەدا سبحان الله لە ژیانی هاوسەریاندا ڕۆژێ پرتەو بۆڵەیەک لەو ماڵەدا ڕووی نەداوە پرتەو بۆ ئەوەیەک ڕووی نەداوە لە مێژووی خەدیجە و پێغەمبەر صلی اللە علیە و سلم بیخوێنەوە نییە کاتێک کە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم ئەم هەموو خۆشەویستیەی بەمە بەخشی بەڵام چۆنیش ئەمە جاری وایە کەسێک ئامادەیە ئافرەتێ بێنە پانزە بیست ساڵ لە خۆی گەورەتر بێت چونکە کەسەکە کەس شووی پێ ناکا ئەگەر ئەم پیرێژنە نەبێت کەس شوو بەم ناکا ڕوخساری جوان نییە عەیبێکی هەیە نوقسانێکی هەیە بەڵام خۆشەویستی خوا گرنگیەکە لەوەدایە گەنجێکی ئەوەندە قۆزە هەرچی کچە چواردە ساڵە حەز دەکا هاوسەر بێ لەگەڵیدا خۆی پێشکەش کا خۆشیان پێشکەش دەکرد دوایی بەڵام هەر ڕۆژێ لە ڕۆژان بیری لە ژن هێنانیش نەکردەوە تا خاتوو خەدیجە وەفاتی کرد بڵێ وەڵایی ژنێکی تر دێنم نەخێر ئایا هەر لە ژیانا خۆشەویستی بوو نەوەڵڵا لە دوای وەفاتی سیرەی خۆشەویست بخوێنەوە ئەفەرمێ کاتێ خۆشەویستی خوا صلی اللە علیه وسلم خاتو خدیجە وەفاتی کرد خاتو خدیجەی هاوسەری بەڕێزی وەفاتی کرد ئەو ساڵی ناونا عام الحزن ساڵی ماتەمینی بەزان ئەم وشەیە زۆر گەورەیە ساڵی ماتەمینی واتە ئەی خۆشەویستەکەم ئەی خەدیجە من زۆر حوزنم بەسەرا هات لە دنیادا پیامەی خوا صلی الله لەسکی دایکیا بوو کە باوکی عبدالله وفاتی کرد کە هات ڕۆژێ بەو چاوانەی باوکی خۆی نەبینی ئەوانە زۆر بەڕێزن کاتێک کە لەدایک دەبن ناچنە ئامێزی باوکەوە ئەبێت زۆر ڕێز لەو مناڵانە بگیرێت کاتێک کە لەدایک دەبن لسکی دایکیان لابوون باوکیان وەفاتی کردووە ئەبێت ڕێز لەو ئافرەتانەش بگیرێت کە وەکو ئامینە ئەو مناڵانە بە سەربەرزی بەخێو دەکەن فەرمووی خەدیجە گیان کاتێک کە من لەسکی دایک مابووم باوکمی خۆم وەفاتی کرد و بە چاو عەبدوڵام نەبینی شەش ساڵ بووم دایکم لە شوێنی باوکم بوو بەڵام دایکیشم لە شەش ساڵیا وەفاتی کرد و بەجێی هێشتم بێ دایک و بێ باوک پەنای گەورەم باوە گەورەم بوو ابو عبدالمطلب بوو تەمەنم لە ئەو پەڕی خۆشیدا بوو جێگەی باوک و دایکیشی بۆ گرتبوومەوە لەو کاتە عبدالمطلبیش و عبد ابو عبدالمطلبیش وەفاتی کرد بێ سەرپەرشتیار جارێکیکە مامەوە بوومە پێغەمبەر بە درۆیان خستمەوە ئەنگوت درۆزنی، ئەنگوت ساعیری، ئەنگوت شکاهینی، دەربەدەریان کردم چوومە تائیف، لەوێ منداڵ بەربارانیان کردم، هیچ ڕێگایەکم نەمابوو، بەڵام خاتوو خەدیجە قەسەم بەخوا هیچیان بەقەدەر مردنی تۆ ئازاریان پێ نەگەیاندم، هیچیان، بۆیە ئەو ساڵەی ناونا عام الحزن ساڵی ماتەمینی، یەک ساڵ پێغەمبەر لە تەعزیا بوو بۆ هاوسەرەکەی، یەک ساڵ، لەبیریشی نەچۆوە دوای ئەو ساڵەش، هەرگیز، هەتا وەفاتی کرد. هەموو ئەو خەڵکانەی لە دەوری بوون دەیانگوت ئەی پێغەمبەری خوا بۆ ئەوەندە خەمت هەیە فەرموو قەت لە بیرم ناچێ ئەبێ مەحزوون بین چونکە دایکمان وەفاتی کردووە خەدیجە دایکمانە بە نەصی قورئان وازواجه امهاتکم خێزانەکانی پێغەمبەر دایکتانن خۆشەویستی پێغەمبەر صلی الله علیه و سلم ئەو کاتەیە ئەگە کتێبێکی ژیان نامەت بەدەستەوە بوو خوێنتەوە لەو وەختە پێغەمبەر گریا بوو ئەبێ بگری ئەگەر پێغەمبەر دڵخۆش بووبوو ئەبێت دڵخۆش بی لەو وەختەیە ئەمجا پێغەمبەرت خۆش ویستووە ئەبێت لەسەر کتێبیش لەگەڵیا بژی هەر وەختێ سیرەی خۆشەویستان خوێندەوە مەزانە ژیانی گەورە پیاوێکە کە گەیشتی ئەو شوێنەی خاتوو خەدیجە وەفات دەکا ئەبێت چاول لە مەیتەکەی بێ کە دەگری پێغەمبەری خوا بەسەریدا پیاوی وا هەیە پێ عەیبە بۆ ژنەکەی بگری گەنجی وا هەیە سەد ساڵ خۆشەویستی کەی بمرێ بەخیاڵی دا نایە بەڵام ئەوە خۆشەویستی نیە وەرە خۆشەویستی لە خۆشەویستەوە فێربە هەزاران سەلات و ڕەحمەتی خوای پەروەردگاری لەسەر بێ کاتێکیش کە لە دوای وەفاتی حەیوانێکیان سەردەبڕی لە ماڵەوە دەیفەرموو چەند کیلۆیە گۆشتی نەرمە تایبەتم بۆ جیاکەنەوە لە کوێ نەرمە و خۆشە ئا لەو کاتە دەدەڵێن ئەی پێغەمبەری خوا صلی الله بۆ چیتە ئەو گۆشتە نەرمە تایبەتە ئەی فەرموو بۆ فڵان پیرێژنمە ئەیانگوت بۆ ئەی پێغەمبەری خوا صلی سەلەم ئەوە لە دوای فەتحی مەکەوە باسی ئەمەی دەکرد کە هاتووە بۆ شاری مەککە لە دوای چەند ساڵ نزیکی بیست و ئەوەندە ساڵە لە وەفاتی خەدیجە ئەی فەرموو چونکە ئەو پیرێژنەیە بە دەستی خۆی گۆشتەکەی بۆ ماڵی پیرێژنەکە بەر لە دەرگادا دایە گیان پورە گیان وەرە ئەو گۆشتە بگرە ئەیانگو ئەی پێغەمبەری خوا صلی سەلەم بۆ ئەو پیرێژنە لەو سەری شارەوە دەی فەرموو چونکە خەدیجەی زۆر خۆش دەویست چونکە لە زمانێکا کە من لەگەڵ خاتوو خەدیجە بووم ئەم پیرێژنە هات شوێ دەکەین و خەدیجەی زۆر خۆش دەویست خەدیجە دڵی پێی دەکرایەوە، لەبەر گۆڕەکەی خەدیجە ڕێزی ئەو ئافرەتە دەگرم. گۆشتی نەرمەی تایبەتی بۆ خۆی نەدەگێڕایەوە بۆ ماڵی ئەوی دەبرد. ئەمە خۆشەویستییە. حەمد و سەنای پەروەردگار دەکەم لە مانگی مەولووداین. ئەم ئوممەتە دڵی پڕە لە خۆشەویستی ئەو زاتە، ئەو سەروەرە. وە ڕێبازەکەت ڕوونە ئەی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم. ئەگەر وریای خۆمان بین، ئەگەر لێمان نەشێوێنین، ئەم میللەتی کوردە خۆشەویستی خوا وا چۆتە دڵیەوە، کافر هەبووە لە کوردا، بەڵام مونافیق نەبووە. یانی یان کافرێکی بە حەق بووە یان موسڵمانی بە حەق بووە موسڵمانی بە حەق هەبووە لەم کوردەواریە بەڵام منافقمان نەبووە کافریش هەبوو بەڵام منافقمان نەبووە خوامان بە چاکی خۆش ویستوە باوەڕتان بێ کەس بەقەدەر ئەم میلەتی کوردە پێغەمبەری خۆی خۆش ناوێ ئەوە بەڕاست و دروستی لەگەڵیە دەیش جێی شانازیە کەس ئاوا باوکو دایکی خۆی خۆش ناوێ کەس ئاوا نیشتیمانی خۆی خۆش ناوێ کەس ئاوا هاوبەشی ژیانی خۆش ناوێ ئێمە ناوی کەس ناهێنین بەڵام پیاوی مەرد و قارەمان حەق وایە ناوی لە مینبەراوە بێ بۆی ڕۆڵەکانی میللەتەکەی بیناسن بۆی بنەماڵەکەی جارش کە نەهێڵن ئەو شوێنە سوال بێتەوە نەهێڵن ئەو بنەماڵە کوێر بێتەوە حاجی جەمیلەکە بۆ لەو چوارتایە ئەوە چوارتا قەزای چوارتا هەمووتان دەیزانن حاجی جەمیل لەو چوارتایە پیاوێکی مام حاجی بەتەمەن بە حورمەت شەو نوێژکەر دەمبەزیکر و ورد پیاو ماقوڵی ناو شارەکە کاتێک کە مام حاجی لە ئەو پەڕی تەمەنایە لە دەوری حەفتا ساڵیدایە خێزانەکەی وەفات دەکا ژنەکەی دەمرێ ئەوەندە دەڵێن ئەم پیاو و ژنە یەکتریان خۆشویستووە کاتێک کە جەنازەکە دەبەن بۆ گۆڕستانەکەی چوارتال لە لای سەرەوەیەتی پێ هەڵدەگەڕێ مێلۆبەگ بەرزاییەکەوەیە کە دەیبەن لەوێ جەنازەکە دانێن مام حاجی زۆر خەفەت بارە بێ زۆر دەگری وەکو پێغەمبەری پێشەوای سڵ سەلەم کە بۆ خەدیجە مەحزون بوو ئەمیش ئاوا بۆ هاوسەرەکەی حاجی پیرۆز مەحزون دەبێ زۆر دڵی ئەدەنەوە کاتێک ئەڵێن دەی دوعای ئیمانی بۆ بکە ڵێ یا ڕەبی خوایە حەجن خوا لێت خۆش بێ یاڕەبی جێگات بەهەشت بێ من چەند لێ ڕازیم خواش ئەوەندە لێ ڕازی بێ بەڵام یاڕەبی خوایە من و تۆ لەوەتی ژن و پیاوین بەیەکەوە نەبێ نەخەوتوین و لێک دانەبڕاوین خوایە لە دوای ئەم ژنە من ژیانم ناوێ لەگەڵ یا بمرم سبحان الله لە تەمەنی شەست حەفتا ساڵیدا نەک دوو گەنجی تەمەن سی ساڵی بیست پێنج ساڵی قەبرەکە هێندێکی دەمێنێ و شارەزاین کە قەبر دەیخەیتە ناوە و گڵەکەی بەسەرا دەکەن و دەیپەسنەوە مامۆستا دێنن بۆ تەڵقینی حاجی ژن ئەڵێن بڕۆن مام حاجی بان کەن کە سەری بەسەر گۆچانەوەکەیەتی سبحان الله کەون مام حاجی وەرە لای مامۆستاوە دانیشە تەڵقینی حاجی ژنە کەسێکن مام حاجی بەلادا هاتۆ مردووە سبحان الله یەکسەر دوعاکەی گیرا بوو ئێمە دەبێت لە قەبریشا لە تەنیژیەکەوە بین بۆی لە قیامەتیشا بە یەکەوە ڕاست بینەوە لێک دانەبڕین هەر بەو جار جار جەنازەیە بەو دارە مەیتە ئەیهێنەوە بۆ مزگەوت ئەیشۆن و ئەو جەماعەتە تا ئەچنەوە قەبرەکەی ئەویش هەڵدەکەنن لە تەنیشتیا ئەمە خۆشەویستیە ئەمە باری کرد حەیفە لەناو ئەم میلەتەیا بە عاشقان و بە ڤالانتاین و نازانم چی بگەڕێینەوە بۆ ئەسالەتی خۆمان لەناو پیاواندا ئەوە وەفادار وەرە بووە ژنانیش نموونەیەکیش بە ئافرەتان دێنمەوە حاجی تۆفیقی شەبوو لە میراوا شارباژێری سەخت حاجی تۆفیق لە 2006 وەفاتی کرد ئەم حاجی تۆفیقە کوێخایەکی بچکۆلەی ئەو دێی خۆیان بووە بەڵام حاجی ژن کە باسی کردووە وتوێتی بەخوا ئەم حاجی تۆفیقە ئەوەندە پیاوی چاکە ئەوەندە بە حورمەتە ڕئیسی هەموو دنیا بە هێشتا کەمە ئەوە خۆشەویستیە ژن ئاوا مەدحی پیاوەکەی بکا ئەوەندە لەبەر چاوی گەورە بووە وتویەتی ئەوە حاجی تۆفیق لەم دێیەدا لەبەر خزمان ماوەتەوە ئەینا ئەگەر بێت و سەرۆکایەتی هەموو دنیاشی بدەیتێ دەستی هێشتا پێی کەمە قەت ئەژێڕنەوە خزمەکانی و کەسەکانی و کوڕەکان و نەوەکانی ئەڵێن ئەو حاجی تۆفیقات پێتە ماڵەوە دەستی لە هەویرا بووێ لەبەری هەستاوە دەستی لە سک ناگریا خۆ حاجی بەخێر بێیتەوە ئاوەکەی بۆ بردووە قۆندەرەکانی بۆ ڕیز کردووە ئەمە خزمەتکاری نییە ئەمە خۆشەویستییە ئینا خۆ حاجی پێی نەوتوە وا بکە هەموو جا وتێتی حاج ژنەوەندە خۆت عەزیەت مەدە وتێتی بەخوا تۆ لەوە گەورەتری لە حەد مەجلیسێکا بووبێ حاجیش وتوێتی یا ڕەبی خوا لێ ڕازی بێ بەخوا کەس خێزانی منی نییە بۆ ماڵ و میوان و بە حورمەت و بە حەیا سبحان الله حاجی تۆفیق لە 2006 وفاتی کرد کاتێک کە دەمرێ خەڵکی لە دەوری حاج ژن کۆ دەبنەوە پرسە دادەندرێ ئەو ژنە بە ئیمانەش لێک دوعا دەکا ئەڵێ یا ڕەبی خوایە حاجی لەم شەو زیاتر بە تەنیا لە گۆڕا نەبی خوا لەم شەو زیاتر بە تەنیا نەبی چونکە لە ژیانە نەمهێش بە تەنیا بی ئەو شەوە حاجی بە تەنیا لە گۆڕەکەیا دەبێ بەیانی دەگەنەوە هەمان سعا یەک و نیوی دوای نیۆڕۆ حاجژن بەبێ ئەوەی نەخۆش بێت دەستەوە بە جێبەلادا دێو دەمرێ وای قەبرێک نەکەوێتە بینیانەوە جا خۆشەویستانم، گەنجانی بەڕێزی وڵاتەکەم، میللەتەکەم، ئێمە خاوەنی ئەو پێغەمبەرین صلی سەلەم، خاوەنی ئەو قورئانین هەمووی وشەی حب و خۆشەویستیە، خاوەنی ئەم مامە حاجی و دایە حاجیانەین، وەرن با لە ئەوانەوە فێری خۆشەویستی بین، با بگەڕێینەوە بۆ ئەو ڕەسەنایەتیەی خۆمان، ئێمە چ پەیوەندیمان بە گوڵی سوور و ڕۆژی عاشقان کە عەشق بۆ خۆی فەشەلی هێناوە و دوژمنی خۆشەویستیە، هەموو عەشقێک خۆشەویستی نییە، بەڵام هەموو خۆشەویستێکی پاک عەشق لە ناویا ڕواوە، بازنەکەی جێگای کردۆتەوە. لەبەرئەوە با بگەڕێینەوە بۆ ڕێبازی پێغەمبەر صلی اللە علیه و سلم، مەولودی پێغەمبەر صلی اللە علیه و سلم لەم ساڵدا لەم جومعەیەدا با ببێتە هەوێنی خۆشەویستی خێزانەکان. ڕەحمەتی خوا لەو پیاوە بێت کە تا ئێستا لەگەڵ ژنەکەیا ناکۆک بووە، لەدوای ئەم جومعە دەچێتەوە گەرمی خۆی پێ ئازاد ئەکا. ئەڵێ وەرە با خۆشەویستییەکی ئاوا بچێنین کە لە قەبریشا بەیەکەوە بین، کە لە قیامەتا بەیەکەوە بین، کە لەیەک بێزار نەبین. ڕەحمەتی خوا لەو ژنەی بێ کە ئازاری دڵی مێردەکەی داوە تا ئێستا لە دوای ئەم جومعەیەوە مەولودی پێ مەفەسەم بۆ تۆ ئەوەیە دڵی هاوسەرەکەت ڕازی کە وەکو ئەو حاجنە بڵێ حاجی یەخوا شەوێک بە تەنیا لە قەبرا نەبی بۆی لە تەنیشتەوە بنێژرێم و بە یەکەوە زیندوو بکرێنەوە بە یەکەوە بچینە مەیدانی مەحشەر و بە یەکەوە بڵێن ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم من عاشقی ڕێبازەکەت بووم دەتخوا لە ئاوی حەوزی کەوسەر بەشمان دە بۆی بە یەکەوە بیخۆینەوە لە یەک پەرداخا ئەم وتارە ماوێکی زۆری ماوە کاتی خوتبەش تەواو بوو ڕێز و حورمەتم هەیە بۆ ئەو پیاوە بەڕێزانەی و ئەو خوشکە بەڕێزانەی کە لەو سەرمایەدا زۆریان بە پێوە هەر شوێنێک نییە لێی هەڵتروشکێن ئیشاءاللە خوای گەورە ئەو وەستانە و ئەو سەرمایەتان بۆ دەکا بە ئەجری قیامەتتان و لەسەر پردی ئەو سیڕاتە فریاتان دەکەوێت بۆ ئەو کاتە خوای پەروەردگار انشاءالله بۆتان هەڵدەگرێ وتارەکە لەبەر حرمەتی ئەوان و ئێوە هەڵدەگرم کاتی خوتبەکە تەواو بووە لە جومعەی داهاتوودا انشاءالله لە باسی خۆشەویستی و خزمەت ژیانی خۆشەویستە ئەگەر تەمەن باقی بێ لەسەر خێر خوای گەورە تۆفیق و هیدایەتمان بدە ئیشەڵا بە خزمەتتان دەگەینەوە خوایە ڕەحممان پێ بکەی خوای پەروەردگار عاقبەتمان خێر کەی یا ڕەبی خوا دڵمان پڕ کەی لە خۆشەویستی خاڵی کەی لە ڕق و قین خوایە دڵەکانمان پڕ کەی لە خۆشەویستی خۆت هی پێغەمبەرەکەت هی نیشتیمانەکەمان هی خۆمان هی دایک و باوکمان هی ئەولادمان هی هاوبەشی ژیانمان دڵمان پڕ کەی لە خۆشەویستی هەموو ئیمانداران بە گشتی، خاڵی کەی ئەو دڵەمان لە هەموو ڕق و قینێک، لە هەموو حەسادەت و بەخالەتێک، لە هەموو شتێک کە ئینسان ناخی پێی هەڵتەکی و ئازاری پێ بخوا. خوایە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری، خوایە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری، دڵ بە خەمەکانمان شاد کەی، ئیسلاحی حاڵمان بکەی، عاقیبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی، بەر شەفاعەتی پێغەمبەری خۆشەویستمان خەی، صلی اللە علیە وسلم، آمین آمین، والحمدللە رب العالمین.